زوڵم و زۆرە لە پیرۆزترین شاری سەر ئەرز ماڵ و حاڵ و زێد و گۆڕی باو باپیرانیان بەجێ ئەهێڵن و ناچار دەبن دوای ئەوەی خوا ئیزنیان ئەدا ملی ڕێگایەکی 450 کیلۆمەتری بگرنە بەر بە ترس و لەرزەوە بە برسێتی، بە شەکەتی، بە دڵەودوایی، لە پێناوی یەک شتە، الذین اخرجوا من دیارهم بغیر حق الا ان یقولوا ربنا الله پێغەمبەر پێغەمبەران سەلامی خۆیان لەسەر بێ ئەسحاب و حەواری و یارانی پێغەمبەران لە درێژایی مێژووە لەسەر یەک شت دەرکراون ئەن یەقولوا ربنا الله ئەتەقتولونە رەجولا ئەن یەقولە ربی الله تەنها ئەیان و ئەڵا پەروەردگاری ئێمەیە یەک خوامان هەیە یەک ئیلاه و یەک پەنا پێبرا و یەک زاتە قابلی پەرستن و هاوار لێکردنە خوای ئێمەیە هەچی تر شک نابەین لە برسێتی و گیرفانی خاڵی دانیشتوانی هەرێمی کوردستانە برسێتی و ئابڵۆقەی ڕسول الله و یارانی و خزمانیمان بیرەکەوێتەوە لە دۆڵەکانی ئەبوو تاالب لەلایەن سەرانی قڕیشەوە لە دووکەڵ و شەڕەبەرد و شکاندنە رسول اللە و زەیدمان بیرەکەوێتەوە لە سەفەرەکەی تایفا لە کۆچی بە کۆمەڵی لاوان و خێزانەکان لە کوردستانەوە بۆ وڵاتانی غەرب کۆچی یارانی ئازیز و خێزانەکان و پێغەمبەرمان بیرەکەوێتەوە لە مەکەی مکەڕەمە بۆ مەدینەی منەوەرە ڕۆشتنی نەوت بە بۆری و تانکەر بۆ دەرەوەی هەرێم قافڵەکەی قورەیشمان بیرەخاتەوە بە سەرپەرشتی ئەبو سوفیان شەڕی تورکیا و شەڕی ئایدۆلۆژی تورکیا و ئێران شەڕی ساروخی ڕوس و ئەمریکا ئامادەبوانی نوێژی جومعەی پیرۆز ساڵی تازەی کۆچی هەزار و چوار سەد و سی و حەوت تان پیرۆز بێ خوا پڕ لە خێر و بەرەکەتی بکات ساڵی خۆشی و ئاشتی و بەرەکەت و بوژانەوەی بازاڕ و ئابووری و گیرفانەکان بێ خوایە داوات لێ دەکەین ئەم گەلی کوردە و هەموو گەلانی دنیا هەموو مسلمانان هۆشیار بکەیتەوە و مەکینەی عەقڵ و سەلیقە و ئینسافمان بخەیتە کار، خوایە تەمی سەرچاو و تەپوتۆزی گوناحی سەر دڵ و دەروونمان بماڵە و بتەکێنە، خوایە پیاوی مەرد و سەرکردەی سەخی و حاتەم تەبیعەت و حەکیمی وەک لوقمان و ئازا وەک سەلاحەدین و هێمن و هاوسەنگ و خاوەن سەبر وەک ئەیوبمان پێ ببەخشە. لەم سیاسی و بەرپرسە هەرزەکار و بێ پلان و فێرە ئەم دیو و ئەو دیوانە ڕزگارمان بکە خوایە باوک و دایکی ژیر و پەروەرشیار و دڵسۆز بە جگەرگۆشەکان لەم وڵاتەدا زۆر بکە و لە باوک و دایکە حەماڵ و ڕەنجبەر و خزمەتکارەکان ڕزگارمان بکە بەڕێزان ئێمە ئێمەی هەڵەبجەیی ئێمە وەک زانایان ئێمە وەک بنەماڵەی شەهیدان ئێمە وەک مناڵ و خێزانی پێشمەرگەکان ئێمە وەک گەنجەکان و کۆمەلگای مەدەنی وەک پارێزگار و ئەندامانی وەک ڕۆحی پێنج هەزار شەهیدەکەی کیمیاباران لێرەوە لەم منبەرەوە لەم منبەرەی ڕەسول اللهوە لە سەری ساڵی تازەی کۆچیە داواکەمان تازە ئەکەینەوە لە بەردەمی ئێوەدا کە لەسەر گڵکۆی شەهیدان پێشکەشمان کرد داوا ئەکەین و تکا ئەکەین بەر لەوەی وتارەکە بخوێنمەوە لە بەرپرسی حیزبەکان بەگشتی ئەوەی کە پێی ئەڵێن حکوومەتی هەرێم ئەوەی کە ناوی پەرلەمانی کوردستانە، سەرۆک و سکرتێر و هەڵسوڕاوی پارتی و گۆڕان، یەکێتی و گۆڕان، تکای برایانە و کوردانەتان لێ ئەکەین کۆتایی بەم بەزم و ئاژاوە بهێنن. ئێوە بە کۆنە قینی خۆتان لە سەر کورسی و کولێرە پێنج ملیۆن مرۆڤتان سزا داوە و برسی و تینووتان کردووە، نەخۆشی و تۆران لە ماڵ و نیشتمان هەمووی خەڵاتی ئێوەیە، ئەم جارەش تکاتان لێ ئەکەین، کۆمپانیاکانتان، شارە بە ئاسماناچووەکانتان کە ناوەکانیشیان کوردی نین، ناوی ناوی ئەو ئەو شتانە چوون بە ئاسمانا، ئەو هەوربڕانە ناوەکانیان کوردی نین عەیبە ناوی کوردیان لێ بنێی ئەم جارەش تکاتان لێ ئەکەین تانکەر و بەنزینخانەکانتان باخ و بۆلارەکانتان دیقی کرد بەم خەڵکە ماندووە هەناسە ساردە ڕێک بکەون پێکەوە دابنیشن دەست مەکەن بە کۆشی بێگانەدا حیساب بۆ پیاوە ڕیش سپی و ژنە پۆپ سپیەکانی ئەم کوردستانە بکەن با بەس بێت لەت بوون و پەت بوون و بەپەن بوون ئەگەر بڕیاری چارەسەر نەدەن ڕێک نەکەون ئەگەر دانەنیشن ئاژاوەکە حەل نەکەن لە جیاتی تکاو تخوا تخوا پاڕانەوە دەست بەرز ئەکەینەوە بۆ لای قاپی پەروەردگار و ئەڵێین خوایە ئەگەر ئەم بەرپرس و کاربەدەست و حیزبانەی هەرێمی کوردستان ئەگەر خەیریان تیایە بۆ ئەم میلەت و وڵاتە خوایە دڵیان یەک بخەیت و رێک بکەون و خۆ ئەگەر خەیریان تیا نییە خەریکی خۆیانن وڵات تاڵان ئەکەن ڕۆڵەکانی گەل برسی ئەکەن و بەکوشت ئەدەن خوایە بە قودرەتی خۆت چۆن ئەبرەهەت لە کۆڵی کەعبە کردەوە ئاوایش ئەمانە لە کۆڵی ئەم میللەتە بکەرەوە خوایە کۆمەڵێ کاربەدەستی دڵسۆز و لە خوا ترس بکە بە عەلەمداری ئەم میللەتە خۆشیان لە خۆشی دابن و گەلیش ئیسراحەت بکا و ئۆخەی بکا هەر ئەوەنەم پێیە بۆ ئەو دووکەڵ و بارودۆخ و بێدەنگی و بێ مەعاشی و بێ زەوقی و ماڵوێرانی و هەناسە ساردی هەرێمی کوردستان جا ئیتر دڵتان لە لای من بێ با بڕۆمەوە خزمەت نوری چاوەکان ڕسول الله صلی الله عليه وسلم الله الله بەخوا نوێژ خوێنەکانی مزگەوت دابەش بووەکان بەسەر حیزبەکانە کە ئاسانترین شت ئەوەیە واز لە مزگەوت و نوێژەکەتان بێت لەبەر خاتری حیزبەکەتان داوای لێبوردنەکەم لەوەی کەوا نییە بەس زۆرینەی هەرێم وایە زۆرینەی هەرێمی کوردستان وایە واز لە خوا ئەهێنێ واز لە نوێژ ئەهێنێ واز لە خزمایەتی ئەهێنێ لەبەر خاتری حیزب بەی حیزبیش ئەمان با بۆ ئەسفەلە سافلین ئیمڕۆ نا بەیانی تێگەی دوایی ئەم قسانەی من ئێستا هەندێ سەفرای پێ یەتەوە بەڵام لەوانەیە دە ساڵی کە حاڵی بێ بڵێ ڕەحمە لە باوک و مەلا تایەر خۆ درەنگ حاڵی بووی منیش لە تۆ درەنگتر حاڵی بووم سەیری پێغەمەرکەن بزان چۆن پیادە چۆن پێشەوایەتی کردووە چۆن گەلی ڕزگار کردووە چۆن مرۆڤی لە جەنگەڵستان دەرهێناوە لە خۆخۆری لە ئیحتیکار لە زیندە بەچاڵکردن لە چەوسانەوەی چینایەتی چۆن مرۆڤی ڕزگار کرد وای لێکرد پێنەنێ بە مێرولا وای لێکرد باری سەد حشتر زێر لە بەغاو لە لە دەی موحەڕەمە حسەینی کوڕی عەلی کوڕی ئەبی تالیبیش شەهید ئەبێت یەکی موحەڕەم سەری ساڵی تازەمانە لەبەر ئەوە ئەبێ ئاگادار بین کۆچکردن سنەتی هەموو پێغەمبەرانە هەموو پێغەمبەرێک ئیلا هیجرەتی کردووە کۆچی کردووە ئینە لەڤینە ئامن و هاجرو دوای کە پێویستی کردووە وەجاهدو ئەبێ ئەوە بزانین هیجرەت سنەتی پێغەمبەرانە ئیبراهیم هجرەتی کردووە موسا ڕۆشت محمد المستەفا ڕۆشت هەرەکێکیش بە سەبەبێ یوسف لە ئەرزی کەنعانەوە ئەیهێنن و ئەیفرۆشن، بەڵام بەو دوورکەوتنەوەیە ئەبێ بە هۆی ڕزگاری دنیا و میسر و وڵاتان و خەڵک لە برسێتی. حەزرەتی محمد المصطفی هیجرەت بەرەو تایف وەری ناگرن. ڕیاران بۆ حەبەشە دوای دێتەوە بەرەو مەدینە و مەدینە ئەبێ بە مەدینەی منەوەرە دووهەم خاڵ سراع لە بینی حەق و بەتاڵە بەردەوامە هەتا شوەکرێ بە سوورە تەواو نابێ ئەوەی ئەهلی حەق و لا ئیلاهە ئیلا الله و محەممەد ڕسول الله بێ ئەوەی مرد بێ خواناز بێ ئەوەی خۆ فرۆش نەبێ ئەوەی دین فرۆش نەبێ ئەوەی نیشتمان فرۆش نەبێ ئەوەی گەل فرۆش نەبێ شوێنی عیبادەتی گاور ی جوولەکە ی سابیئەو ی بووزی و مزگەوتی موسڵمانان و کەنیسەی گاورەکان و دێری جوولەکەکان و هەموو ئەمانە بە واستەی چیوە ئەپارێزێ بەوەی دەفعی هەندێ زاڵم بە هەندێ شۆڕشگێڕ و مۆهاجیر و پاڵەوانەکا و ڕێگریان لێکەن و نایەڵن بەڵام ئەبێ ئاگامان لێبێ لەم سیراعی بینی حەق و بەتاڵە ئەوەی خەڵک فێری ڕاستگۆیی بکا فێری ئەمانەتی بکا فێری خواپەرستی بکا ئەوەی خەڵک لە بتخانەکان دەربێنێ ڕویان کاتە ئەڵڵا ئەوەی خەڵک لە زوڵم دەربێنێ بۆ عەدل لە تەنگی و تەسکی دنیا دەریان بێنێ بۆ ویسعەتی دنیا و قیامەت ئەوە ئەبێ بزانێ ئەوان مەکر دەکەن پلان دانێن بەڵام خوا پلانەکانیان پوچەڵەکاتەوە بەسەری خۆیانە جاجاری وا هەیە بە تەماح دژمنانی خوا کورسی تەڵەبانی دنیا جاری وا هەیە بە تەماح ئەم ئینسانە ئەگرن قڕیش کاتێک دەکوڕی دانا یەکی بە خەنجەرێکی ژەهراویەوە بە یەک جار بدەن لە پێغەمبەر بۆی خوێنەکەی ون بێ کاتێ سەیریان کرد محمد دەرچووە صلی الله علیه وسلم ئەوەش لە جێگای علی کوڕی ابی طالبە گەنجێکی بەڕێز و بەهێزە ئیتر زۆر بێتاقەت بوون معاملەی یەکەمیان سەری نەگر ئینجا وتیان هەر کەسێ محەممەدمان بە زیندوی و بە مردوی بۆ بێنێتەوە سەد حشتریە دەینێن ئا ئیغرا ئیغرا مۆس خستنە ژێر پێ، سابوون لە ژێر پێدان، گەنج هەڵخەڵەتاندن، ڕئیس عەشرەت هەڵخەڵەتاندن، مەلا هەڵخەڵەتاندن، سابوونە دەن لە ژێر پێی، ئەرزەیە دەنێ، پارەیە دەنێ، ئەوەیە دەنێ، ئەوەیە دەنێ، ئەوەیە دەنێ، بەس بۆ ئەوەی لە ڕیزی حەق لە ڕیزی ڕاستگۆیان بڕواتە ڕیزی قورەیش سەد حشتر سوراقاڵێ من بۆی دەرەچێ دەی وەکی و سوراقە دەرەچن بەس قەدەرن سوراقا ڕێگەکە بەڵەت بووە و بینیونی بۆیە سواری ئەسپە شێکەی دەبێ و دەڕوا تا پێیان ئەگا بەڵام سوراقەی عاشقی سەد حوشتر لەو سەرەوە بە ئیمانەوە دیەتەوە ناتوانێ جارێک قاچی ئەسپەکەی ڕۆ ئەچێ تکا ئەکا لە ڕسول الله ڕزگاری ئەکا جاری دووهەم تەماح خۆشە سەد حشترە هەم پەلامارە داتەوە ئەم جارە زیاتر ئەچێ تکا ئەکاڵێ ئەم جارش جاری سێهەمیش ئەڕوا بەڵام جاری سێم وادی شەرەف ئەدا کە ئیتر نایەم من چاری تۆ ناکەم ئەی محەمەد بەڵام بەڵام بەڵام ئەمانم بەرێ ئەمان پسوڵەی ئەمانم بەرێ ڕۆژێ ئەگەر دەسەڵات و پەیاکر من و دەستکەوت نەمکوژی ئەم سەعاتە و لەبیر بێ ئەو پسوڵەیە یەنم تەسلیمی ئەکەمەوە بە خۆت و بە شوێن کەوتوان و پێغەمەری خوا فەرمی عامر بۆی بنووسم کاتیب بوو لەگەڵ یانا ئەڵێ ئەی پێغەم ئەی محەممەد ئەی محەممەد ئەوە تیردانەکەم وەکو چۆن وەڵی مەخزەنەکەم پڕە لە تیرە با یەک دوو تیری بێنێ ئیشی پێ بێ ئەڵێ نامەوێ ئەڵێ دەی ڕانەکەم لە ڕێگەتانایە ڕانەمە ڕوحشترەکەم داوا بکەن لە شوانەکەم مەرتانەوێ چیتانەوێ دانیش دانیش دانیش دانیشە لە شوێنی خۆ دانیشە داوا بکە با یارمەتی بن ئەڵێ هیچمان ناوێ عیفەت یەکێک لە سیفاتی قیادە ئەبێ عەفیف بێ عەفیف عیفەتی نەفسی هەبێ لە ناڕەحەترین وەسعە بەڵام یەکێکیان ئەم پێغەمبەرە نابینن ئەمە معجزەی پێغەمبەری خوایە دوو لە ڕێگە کە ئەچنە ئەشکەوتەکە ئەشکەوتی سەور سێ شەو ڕۆشتیا ئەمێنەوە جاڵجاڵۆکە دەرگای ئەشکەوتەکە ئەتەنێ هەرچەند هەندێک ئەڵێن زعفی تایە بەڵام بە تەواتر هاتووە لە تووری تاریخی 1400 ساڵان نقل کراوە ئا ئەوەش بەڵگەیەکی ترە کە خوای گەورە بە یەک دوو کۆتر و عەنکەبوتی زەعیف ئەبێ بە سەبەبی ئەوەی کەوا ئەو گورگ و سەگ و لەعینانە کوێرکا و ئەو زاتە نەبینن سێهەم کاتێ ئەگاتە خێمەکەی ئوم و مەعبەد لە پێشەوەی بگاتە مەدینە برسیان ئەبێ تینویان ئەبێ مانون سڵاو ئەکا لەو ژنە ئەڵێ شیر هەیە ئەڵێ نەوەڵا ئاوێ دۆی ئەڵێ هیچمان نییە ڕان چۆتە دەرۆ ئەڵێ ئەی ئەو مەڕە لەو کۆزەیە لەو پەچەیە ئەڵێ ئەوە هیچ نییە لە بێکەڵکیا بەجێ ماوە ئەڵێ ئیجازەم ئەدەی بیدۆشم ئەڵێ بەڵێ ئیجازەم ئەدەی بیدۆشم هەندێ دوعا خوێنێ و بە ئەبوبەکری سیدیق ئەڵێ ئەو کاساڵ گرە و بڕۆ بیدۆشم شیر دێت کاسە پڕەبێ کەفەکە خۆی و ئەبوبەکر و ڕەفیقەکەی تێرەخۆن دوایی جارێ تر پڕی ئەکاتەوە داینێ بۆ ماڵەکە و ئەڕۆن خواحافیزیەکە ئەمە معجیزەی پێغەمەری خوایە چەقینی سوراقە معجزەی پێغەمەری خوایە بە عملی سوراقە کافر بووە دوایی گێڕاوێتی وەها خەڵکینە ئەمە دیعاە نییە بە عملی وەکو لەدبوونی مانگ بە عەمەلی هەموو قوڕەیش و کاروانیانی دەرەوەش بینیویانە ئەمانە هەموو معجزاتی پێغەمبەرن ئێمە ئەبێ دڵمان پێیان خۆش بێ خاڵێکی تر جواز الاستعانة بالكافر المأمون ئەگەر کافر ئەمین بێت ئەگەر کافر جێگەی متمانە بێ دروستە لە هەندێک کاتە یارمەتی لێوەربگری وەکو ئەو ئەو واغدارەی کە رێنمایی و رێنیشاندەری پێغەمبەر و ئەبوبەکری سدیق بوو صلی الله علیه وسلم خوا لەویش ڕازی بێ ئەو وڵاخدارە ئیشی یەکرد لە ڕێگەیەکەوە وڵاخداری یەکرد ئەبوبەکری سدیق سێ وڵاخی تەسلیم کرد یا دوان هینەکەی خۆی و هینی پێغەمەری خوا تەبەن کابرا وڵاخی خۆی پێ بووە دوانی تەسلیم کرد دوای ئەوەی کەوا چوار مانگ ئەبوبەکر ئەم دوو وڵاخەی دابەستووە و خزمەتی کردوون تەسلیم بە کابرا ئەکەن ئەڵێ ئەڕۆیت لە ئەشکەوتی سەور لەوێ سێ ڕۆژی تر ئینتیزاری ئێمە ئەکەین حازرە بی باشە ئەم پیاوە من نازانم چەند دیناریان دابێتێ چەند مەڕیان دابێتێ بۆ ئەوەی لە مەکەوە بیان گەێنێتە مەدینە خۆ قڕیش لەو لاوە سەد حشتری ئەدەنێ ئەگەر بڕوام بڵێ من ئەزانم ئەبوبەکر و محەممەد لە کوێن سەد پشترێ دەنێ بەڵام ئەم شەهامەتە ئەم پیاوەتیە ئەم جوامێریە با مشریکیشە بەڵام لە دەستی نادا تاریخی نادۆڕێنێ ئەمە زۆر مهمە یعنی کەسێک ئەگەر ئەهلی مزگەوتیش نەبێ بێ مرد بێ ئەبێ ئەمین بێ ئەبێ خاین نەبێ بەو ئومەتە ئەیاوانەی ئەهلی مزگەوت ئەوە ئەبێ زێری عیارە بیست و چوار بین کوێرایم دایە ئیستا خەڵک ڕەخنە لە ئێمە ئەگرێ لە ڕێی ئێمەوە لە دینەکەمان ڕەخنە ئەگرێ عەبدوڵای کوڕی ئوڕەیقت وڵاتدارەکە بوو کاروانچیەکە بوو کافر بوو بەس ئەمین بوو خائین نەبوو ئەوەش خاڵێکی ترە خاڵی شەشەم دەور المەڕەتی فی الهجرە ئافرەت لەم هیجرەتی پێغەمبەرا دەوریان هەبوو بەڵێ چۆن دەوریان نەبوو ئەسڵەن ماڵی ئەبوبەکر بە کۆڵ و کڵفەتەوە لە خزمەت ئەم هیجرەتە بوون ئەسما ئەسمای کچی ئەبوبەکری سدیق خوای لێ ڕازی بێ ڕۆژانە نان و پێویستی و دەنگ و باسی ئەهێنا بۆ باوکی و بۆ پێغەمەری خواستە لە الله عليه وسلم بە عامری کوڕی فەهیرەی شوانی خۆیانی ئەوت عامر کە من ڕۆشتم بەدوای ئێمە ڕانەکە دێنە با جێپێکانی باوکم و پێغەمەری خوا و منیش کوێر بێتەوە قڕێش نەتوانن جێپێکان بدۆزنەوە لەگەڵ براکانیشە خاتو عیشە ئەم قیستەیە بە درێژی خاتو عیشە بۆ مامەگێڕێتەوە کە پێغەمەری خوا چۆن لە ماڵ دەرچوو اینجا چۆن نردی بە شوێن باوکما و وتی ئەوانە هەموو ئەمە دەورن ئەو مسەلەمە کە کوڕەکەی مێردەکەی ڕۆشتۆ بۆ مەدینە کوڕەکەی ئەهێنێ ئەوێ بڕوا کەسوکاری مێردەکەی کافرن نایەڵن قۆڵی کوڕەکە ئەگرن ڕایەکێشن لە بنا دەریێنن باڵیانی لە جێ ئەچێ نەک باڵەکە دەربێتە دەرەوە ئەگری سێ ڕۆژی ڕێک هاوارەکە تا لە نەتیجا خەڵکانێک دڵیان نەرمە بێڵێ ماڵتان کاوە گوێ دە مناڵەکەی بێنێ با بڕوا ئافرەت لە هیجرەتا دەوری زۆر بووە ئەبوو جەهل ئەگا بە ئەسما ئەڵێ باوکت و محەممەد لە کوێن ئەڵێ وەڵی نازانم باوکم لە کوێ یەک زلەی لێ ئەیە گوارەکەی گوێچکەی ئەکەوێ وە زاماری ئەکا خوێنێتە خوارەوە بە سەروچاویا لەبەر خوا بۆ عیزەتی دین ئەبێ بەرگەی زلە بگرین ئەبێ بەرگەی برسێتی بگرین ژنانی مسلمانانی ئەمڕۆ ئەسما ئەبی قەحافەی باوکی ئەبوو بەکر پیاوێکی پیر بووە سەری وەک بەفر سپی کردووەتەوە پیر بووە و کوێریش بووە ئەڵێ ڕۆڵە ئەسما ئەڵێ بەڵێ ئەڵێ باوکتان ڕۆشت ئەڵێ بەڵێ ئەڵێ هیچی بۆ بەجێهێشتوون؟ ئەڵێ بەڵێ باوە گیان بەعزێ بەرد ئەخاتە بنی کوپەیەک و پەڕۆیەکی پیادا و دەستی باپیرەی ئەبا ئەیخاتە سەر بەردەکان کە وەکو لیرە و ئاڵتون و ئەمان ئەڵێ باو ئەوەی بۆ بەجێشتوین هەر لە واقع ئابوو بەکر هەر ئەوانەی بۆ بەجێشتون هیچی تری بۆ بەجێ نێشتون لە بەرەو درۆیش ناکە ئەڵێ دەی باشە مادەم وایە ئینشەڵا پەکتان ناکەوێ ئافرەتی بە هیمەت پشتی مێردەکەی ناشکێنێ تووشی سوی ناکا نایکا بە سەرشۆڕی نامەردی ناکا ناینێرێ بۆ بەردەستی کاربەدەستی عارەخواری بێدین بڵێ بڕۆ لە بەردەستیا بکڕ و زێرەرۆ بۆی پارە و باتێ و من بیبم لە بازار بیدەم بە تەختە و تەنەکە زۆربەی زۆری خەڵک ژنەکانیان حەیایە بەن کچەکانیان مناڵەکانیان حەیانە بەن تووشی بێدینی و بێحرمەتیانەکەن بەڵام ژنی ئەو ڕۆژە چاکی مێردەکانیانەگر ئەوی بیکەن بە خاتری خوا بەرگەی برسێتی و نەبوونی دنیا ئەگرین بەڵام بەرگەی ئاگری دۆزەق ناگرین حەرام نێنیتەوە پیاوەکە باوکەکە براکە ئەوە هیمەتە ژنانە بێ گوێیان لێبێ چونکە بانق نەبوو هەمووی غارەت و فڕکان فڕکان بوو بەڵام ئەوانەی دەسەڵاتدار بوون نەختینەکانیان لە لای نوری چاوەکانمان محەممەد المستەفا دانابوو ئەو ڕۆژەی کە ڕۆشت علی کوڕی ئەبی تالیبی بان کرد سەربازە گەنجە گیان فیداکە فەرمی ئامۆزا خۆشەویستەکەم دوو ئیشت پێ ئەسپێرم، یەکەم لە جێگەکەم ئەخەوی، خۆت داپۆشی بە چەرچەفەکەی من تا وابزانن منم، بۆی چەواشەیان کەی. دووهەم، کە ڕۆژ بوویەوە و هیچت لێ نەها و ئەم ئەمانەتانە، ئەمەی ماڵی فڵانە، ئەوەیی ماڵی فڵانە، ئەمەی ماڵی فڵانە، ئەوەی ماڵی فڵانە، ئەیدەیتەوە بە خاوەنەکانیان. لێرە هەڵوێستە، ئاگاتان لێرە بێ، ئاگاتان لێرە بێ موسڵمان، هەڵوێستەیەکی زۆر گرنگ، دەم پیسەکانی ئەم زەمانە، ئەڵێن محەمەد بۆ رێگری و چەتەگەرێتی یەخەی گرت بە کاروانەکەی قوڕەیش لە بەدرە بۆ ئەنفال و تاوان من بەو نەفامانە ئەڵێم پیاوێک پیاوێک یەک تۆشەبەرە زێڕ و زی و نەختینە لە ماڵیا بێ گیانی لە خەتەرا بێ سەد حشتر خەڵاتی ئەو کەسە کرابێ بیگرێ و بیکوژێ ئەم نەختینە بەجێ بێڵێ و بیداتەوە بە خاوەنەکانی ئەمە ناوێنەی چی ئەک هەرچی ڕئیسی دنیاە بە قوربانی قۆنەرەکانت بێ ئەک هەرچی سەرۆک حیزبی دنیاە بە قوربانی خۆڵی ژێر پێت بێ ئەک ئەوانەی لێت ئەخوێنن کوێر و کەڕ و لاو بن خوا دەبەنگیان کا چەند نەفامن چەند هەرزەن گوێ لە غەربیەکانیش ناگرن غەربیەکان ماڵکاولی لەوایە ئەوە دەرسێکە گەنجەکان لەبیرتان نەچێ محەممەدی پێغەمەرت صلی الله علیه وسلم بۆ ئەو گەنجینانەی نەبر لەگەڵ خۆیان نەیفڕان چەند سیاسی کە موچەی خەڵکیان لابوو لە هەرێم لە زەمانی بەعسا بانکەکان و مووچەکانیان ئەکرد بە کۆڵەوە و ئەیانبرد بەو شاخەیان و بۆ شۆڕشە بێ بەڵام مووچەی خەڵک بوو نابێ مسلمان خیانەت کا لە کەسێکەوە ئەمانەتی لاداناوە ئەبێ ئاگاو لەو خاڵەش بێت خاڵی هەشتم ئەلیەد العلیا خیر من السفلا کاتێ پێغەمەری خوا دوو ڕاحلەیە دوو حشتر بە ئەبوبەکر ئەڵێ بیکڕە خزمەتیان بکە ئەبوبەکر ئەڵێ پارەکەی لەسەر خۆم ئەڵێ لا ئەگەر قیمەت و ثەمەنی ڕاحیلەکان وەرنەگری سواریان نابم بەخۆ ئەبێ مەسرەفی ئەو ڕێگا نیوە بە نیوە بێت تۆ نیوەی خۆت و منیش نیوەی خۆم چەند هیمەت بەرزیە بۆ مەلا بۆ مێزەر سپیەکان پێغەمبەر لە ئەبوبەکر وەرناگرێ قبوڵی ناکا ئەی دەست درێژ کەی بۆ بێ دین بۆ ئەوەی ئەدا لە پێغەمبەرت لە قورئانت لە مزگەوتت لە میحرابت لەی بلاڵەی تۆ دەسی بۆ درێژکەی مامە حەمەی بۆ بکەی ئەک خەجاڵت بم ئەگەر وا بکەم ئەک هەناسم دەرنێتەوە ئەگەر وا بکەم ئەک بە قوزەڵ قورتم بێ ئەگەر وا بکەم عالمانی دین گەنجەکان ڕێز عەشرەتەکان پیا بەڕێزەکان هیمەتتان وەکو هیمەتی رسولوڵا بێ لە تەنگانە بڵێن ئەبێ گیرفانمان دەسی تێخەین و قیمەتی ئیشی خۆمان خۆمان بیدەین چەند دەرسێکی عجیبە ئەگەر هیجرەت بخێنینەوە ئەگەر زیندوو بین خاڵی نۆیەم عیفەتی داعیە کە هیچی لە سوراقە وەرنەگرت سوراقەی کوڕی مالیک لێی وەرنەگر ئەوە عیفەتە رسول الله قال لا تعجل لعل الله ان يجعل لك صاحبا ئەڵێ جارێتر ویستم بڕۆم فەرمی پەلەمەکە ئەو ڵاخانە خزمەت بکە ئەڵێ ئەو ڕۆژەی پێغەممەر خەبەری نار بۆ ئەبوو بەکری سدیق فەرمی بڵێ ئەبوو بەکر ڕەفیقی ڕێگا و ساحبی منی لەم سەفەرە ئەڵێ ئەبوو بەکر لە خۆشییا گریا ورد الكتاب من الحبيب بأنه سيزورني فاستعبرت أجفاني غلب السرور على علي حتى إنني من فرط ما قد سرني أبكاني يا عين صار الدمع عندك عادة تبكين من فرح ومن أحزاني لە خۆشییا گریان هەیە قیادە ئەگەر ڕەشید بێ ئەگەر حەکیم بێ ئەگەر لێزان بێ ئومەت خۆشی ئەوێ پێغەمەر ئەگەر ڕەزیل بوایە خەڵ خۆشی نەگەرەک بوو ئەگەر ترسنۆک بوایە خەڵ خۆشی نەگەرەک بوو پێغەمەری خوا ئەگەر خزمانە خزمانەی بکردایە خەڵ خۆشی نەگەرەک بوو لە دەوری کۆنە بوونەوە پێغەمەری خوا صلی الله عليه وسلم ئەگەر خاوەنی عفەت نەبوایە خوایە لە گوناهی من و ئەم جەمعە خۆشبی خوایە بەر شەفاعەتی ئەو پێغەمبەرەمان بخەی خوایە ڕسوا بێ حرمەتی دنیامان نەکەی خوایە سەرشۆڕی قیامەتمان نەکەی خوایە مفلیسی قیامەتمان نەکەی خوایە داوات لێ یەکەم بە ئیسمی عەظەمت یا ڕەبی یا ڕەبی عیزەت و بەها بگەڕیتەوە بۆ دینەکەت بە ئیسلام و مسلمانان وڵاتانی ئیسلام و مسلمانان قیادەی ڕەشید و حەکیمیان تیا دروستکەیت دەرمان بێنی لەم زیلەتە لەم نەهامەتیە یا رب العالمین ئەم گەلی کوردی مسلمانە خوایە خوایە ڕزگارمان کەی خوایە بە هانامانەوە بی خوایە لە دەستی خەڵکانێک شیاوی ئەوە نین قائد بن خوای ڕزگارمان کەی شیاوی ئەوە نین ڕابەر بن شیاوی ئەوە نین مەسئول بن خوای ڕزگارمان کەی خوایە وامان لێ بکەی شیاوی باش بین باشمان بۆ بنێری خوای نەخۆشەکانمان شیفا بدەی خوای لە مردوەکانمان خۆش بی خوایە ڕحم بە زینوەکانمان بکەی عاقبەتمان خێر بکەی خوای بێ هاوسەرەکان دابمەزرێنی بە هاوسەری ساڵێ خوای بێ مناڵەکان دڵخۆشکەی بە مناڵی ساڵە خوای گیرفانە خاڵیەکان پڕکەی لە پارەی حەڵاڵ خوای بازارمان گەرم کەیتەوە خوای بازارمان گەرم کەیتەوە خوای ڕۆڵەکانمان هۆشیار کەیتەوە نەشکێنن تێک نەدەن نەسووتێنن جنێو نەدەن